ئەی محەمەد قورئانت بەسەردا دەخوێنینەوە و هەرگیز بیرت ناچێتەوە مەگەر ئەوەی کە خوا بیەوێت، بێگومان ئەو بە هەموو شتێکی ئاشکرا و پەنهان ئاگادارە. ونیسرک للیسری فذکر ان نفعت الذکری. وە یارمەتیت دەدەین بۆ ڕێی ئاسان، ئینجا تۆش هەردەم ئامۆژگاری بکە،